غەیبێک کە نەفی علمی لە غەیری خوا کراوە منحسرە لەم پێنجا بەیانمان کرد کە پێنج نیەن یەکێکیان کە یونەزل الغیثە عملە علم نییە یەکێکیان کە یعلم ما فی الارحامە بە سوورەتی حەسر بەیان نەکراوە کە غەیبێک بێت هەرخوا بیزانێ و ئەو سیانەکەیش کە ئەلمیان فەقەت لەلای خوایە هیچێک لەگەڵیان بەیان نەکراوە کە تەنها ئەم سێ شتەن کە ئەلمیان خاسی خوایە و غەیری ئەمە ئەکرێ غەیری خوایش پێ بزانێ کەوابوو ئەم ئیدعا سابت نابێ کە بەپێی بەیانی ئەم ئایە تەنها پێنج شتن کە ئەلمیان خاسی خوایە و غەیری ئەوەی تر شتێکی تر نییە کە غەیب بێت و وتمان سیانیان بە سوورەتی سێ عەلمی غەیب بۆخوا مەترەح کراون لە ئاەکە یەکێکیان کە علمی مافی الأرحامە بە سوورەتی حەسر نییە ئاوا بەیان نەکراوە کە هەرخوا ئەو علمەی لەلایە و یەکێکیشیان ئەمەڵە بە تەدریج باراندنی بارانە و تەوجیهیش بۆ علم ما فی الارحام بەم سورەتە ئەکرێ کە ئەگەرچی عبارەتە کە خۆی ئاوەها ناگەێنێ کە علمی ئەمە تەنها لای خوایە بەڵام ئەبێ ئەوی شەر وا فهم کرێ جا حتا بەلای ئەوانەوە کەم حەدیسە بەلایانەوە سەحەحە جواب ئەدرێتەوە لەو اشتبای کە کردویانە و غەیبیان منحەسر کردووە لەمانە کە لەلای علمای اصول فقه مشهورە کە عدد مفهومی مخالفەی نیە یانێ وەختێک ئەوێژرێ مەسەڵەن لەو ماڵە چوار نەفەر هەن ئەمە لێی نابێ فەهم بکرێ کە ئیتر زیاتر لە چوار نیە متکلم گەرەکیە فقط چواریان بەیان بکە شاید دە نەفەریش ببن مەسڵەحەت نییە کە لەوە زیاتر بەیان بکە وەک حەسر نییە کە بڵێ نییە لەو ماڵا مەگەر چوار نەفەر یا تەنها چوار نەفەروان لەو ماڵە فقط ئەڵێ لەو ماڵا چوار نەفەر هەست جا ڕەنە زیاتر لەوەیشە بن کە عەدەدەکە خلافی ئەوەی کە دەڵالەت ئەتا لەسەری ناگەێنێ و نەفی زیاتر لە چوار ناکە و قاعدەیەکی تریش هەست بۆ بەیانی مەفاهیمی کلی بۆ ئەمە باش جێگیر بن لە زهنی سامعە کە لە ئەو تەفسیرانەی وا لە پێغەمەری خوا عليه الصلاة والسلام و لە صحابە و مفسرینی سەلەف نەقل کراوە ئەم قاعدە بە جوانی دەرەکەوێت کە لە جیای ئەوە تەوزیحی مەفاهیمی کولی هەروە بە عباراتێک بدرێت کە ئەو مەفهومە کولیانە بە سوورەتی مجرد لە ذهنی ئینسانە جێگیر بکەن و ڕۆشنی بکەنەوە بارزترین ئەفراد ئەو شتە کلیە تەوەجه پێ بکات جار دوایی خۆی تعمیمی ما تعمیمی با بەسەر سائری ئەفرادی ترا کە ئەو مەفهومە کلیە ئەیانگرێتە بەر مەسەڵە لە تەفسیری غەیر المەغضوب عليهم ولا الضالین دا فەقەت یەهودن وە هەروا نیشانەیەک نیە بۆ ئەمە کە ضالین فەقەت نەسارا بەڵکێ غەزەب نازڵ بوونە سەر هەر فەردێک لەبەر ئەسباب و مقدماتێکە کە ئەو ئەسباب و مقدماتە لە هەر جێگەیەک و لە هەر کەسێکە متحقق بوو نەتیجەکەی کە غەزەبە حەدیسە ئاوا بەیان کراوە کە مەغضوب علیهم یهودن و ضالین نصارا ئەمە بۆ ئەوەیە کە لە تەفهیمی عامەی خەڵکە باش ئەوە نییە کە اتکا بکرێتە سەر بەیانی مەفهومی کولی فقط بە سوورەتی مجابات بەڵکە بارزترین ئەفراد ئەکرێت بە نمونە و نیشانە و ذکرەکرێت کە ئەگەر تاغوت و گەرەکە بیناسی ڕێگە ئەگەر زاڵم و گەرەکە بیناسی مثلەن کاتر ئەگەر مؤمن و گەرەکە بیناسی مثلەن بەختی مؤمن ئەکرێ مەودودی ئاوەها فەردێک بارز لەوانە کە ماسەدەقی مەفهومە کولیەکەن ذکرەکرێت نە بە سوورەتی حەسر کە فقط تاغوت فلان شخصە یا فقط مؤمن فلان شخص ئەویش مەشموول یەکێک لەم دوو مەفهومە کولیە بزان لەم حەدیثیشا کە ئاوەها وارد بووە کە مەفاتح الغیب خەم بەیانی پێنج دانە لە ئەفرادی بارزی علم بەغیب کراوە نەوە سورەتی حەسر پێنج دانیان دەستنیشان کراون کە سامع تەوەجۆ بەو پێنجە بکە وەجهی غەیببوونی ئەمانە ملاحظە بکە دوایی تعمیمی بە هەر فەردێک تر ئەکرا مەشمولی ئا ئەو مەفهومە کولیە غەیب بێ بەم جۆرە کە خصوصیاتی والەیەکی لەم پێنجا هەیە لەوا بوو زانێت ئەوەی لە غەیب دلیلیش بۆ ئەمە ئەوەیە کە ئێمە لە هیچ کام لەم پێنجە نیە، ناوێکی نراوە غەیب وە زۆریش تەئکید کراوە لەسەر ئەمە کە لە غەیری تەریقی وەحیەوە ئیمکانی پەیا کردنی عیلم بەمانە نەبووە، مەسەڵەن لە سورەی قەسەسا لەبارەی حەزرەتی موسا و سەرگوزەشتیەوە لە دوای ئەمە کە بەیانی ئەکا ئەفەرمێ تۆ لە مەدیەنە مستەقەڕ نەبووی تا ئامە لە تەریقی عەلمی شەهادەوە نەقڵی بکەی و بازگوی بکەیتەوە بۆ ئەم خەڵکە تۆ لە جانبی غەربی پورا نەبووی تۆ لە کوێانە بووی یا مەسەڵەن لە مەوردی حەزرەتی مەریەمە عەلەیه السلام ئەفەرمێ تۆ لەوێ نەبووی وەختێک کە قورعەکەشیانە کرد کام لەو ئەفرادە ببن بە سەرپەرست و کەفیلی مەریەم دەی ئەمە بەیانەکات کە ئەخباری گوزەشتە ئەگەر نەخلەکەی منقطع بوو بوو و دەست بە دەست و دەم بەدەم نەگەی بووە دەستانە بەڵکێ لە دوای ئینقتاعێک کە بە سوورەتی مەجهول دەری هێنا بوو دووبارە بەحس کراوە ئەمە شتێک غەیبیە و تەنها کەسێک کە عالم بەغەیب بێ ئەتوانێ ئەمە بەیان بکە و ئەگەر بەشەر ئەمەی نەقڵ کرد غەیری ئەمە کە قبول بکرێت کە ڕابتەی هەیە لەگەڵ سەرچەشمەی وەحیاوە لە ئەوێوە دەریافتی کردووە هیچ تەوجێهەیەکتر ناکرێت چونکە لێرا بە سوورەتی ئاەتێک بۆ ڕسالەتی پێغەمەری خوارێ سڵات و سلام ئەمانە بەیانەکە ئەمەش جواب بەلای ئەوانەوەکە حەدیسەکە بە صحیح حەزانە کە بەهر حاڵ چ بە سوورەتی پێشوو چ بەم سوورەتە لە هیچ کامیانە مستەمسکێک نییە دەلیلێک نییە بۆ مەکە غیب فقط ئەم پێنجە جا لێرە مناسبە تەوزیحێک لە بارەی خودی مەفهومی غیبەوە بدرێت کە ئەوەنە بەحس ئەکرێت غەیب فەقەت خوا ئەیزانێ و ئەوەی کە خوا عەلمی نەدا بە بەشەر لە هیچ تەریقێک ترەوە نایزانێ و یا کەسانێک ئەڵێن بەعزە غەیبێک هەیە کە بەشەر ئەیزانێ ئەڵێ غەیب چییە کە هەمیشە تەوەجهکردن بە شتێک وا ئیسباتی ئەکرێ یا نەفی ئەکرێ بە حەقیقەتەکەی زۆر لازمە تا ئینسان بزانێت چی نەفیەکە چی ئیسباتەکە ئەسڵەن کەلیمەی غەیب لە مەسەری غابە یەغیب بووە بە مانای پەنهان بوون وەک مەسەڵەن خۆر ئاوا ئەبێ ئەڵێن غابەتی شەمس پەنهان بوو کەوتە پشتی کەژوکێ ئەم جارە ئەم کەلیمەی غیبە کە مەسدەرە بەکار براوە بە مانای ئیسمی فاعل یانێ شتێک کە غائب بێ جا طبعا غائب بێت یانێ مەغیب عنهویەکیش هەیە یانێ کەسێک کە شتەکە لەو غایب بووە ئەوە چییە کە ئەو شتە لێ غایب ئەبێ با تەوەجه بەوەی کە مەسەڵەن مەلایکەیەک کە بە نسبەتی بەشەر غەیبە لە بەعدێ جهاتەوە ئێمە عەندی پێپیاکەی غەیب بوونی شتێک لە شتان بە معنان یەکە بە تەواوی لە ئینسان پەنهان بەڵکە ئاوەها کە لە ئەوەڵی ئەم بەحسانەوە بەیان کرا ئینسان بۆ کەسبی عەلم سێ وەسیلە هەیە سەم و بەسەر و قەل کە وتمان سەم کاری فقط دەریافتکردنە سێ قوەیە کە هەیەتی بۆ کەسبی عیلم یانی قوەی بەسەر وەختێ شتێک لە مەحدودەی کاری بەسەرا نەبوو پێ ئەڵێن ئەمە غیبە ئەگەر لە مەحدودەی کاری بەسەرا بوو پێ ئەڵێن شەهادە کە تەبعانی تر بە نسبەتی مەخلوقە بە نسبەتی بەشەر و ئەمسالی بەشەرە کە شتێک غەیبە ولا بۆخوا غەیب و شەهادەیەک مەترح نیە ئەوە کا فەرمی عالم الغیبی و شەهادە یعنی ئەوەی کە بە نسبەتی ئێوە غەیبە و ئەوەی کە بە نسبەتی ئێوە شەهادەی ئەو زانای ئەوان جا غەیب ئەبێتە دوو قسمەتەوە یەکێک غەیبی مطلقە یەکی غەیبی نسبی غەیبی مطلق عبارەتە لە مەتاڵبێک کە زاتەن ئیمکانی علم بەوانە لە تەریقی بەسەرەوە بۆ ئینسان نییە ئاخر بەسەر کە نیرویەکە بۆ ڕوحی ئینسان وا لە زمینەی تەجربە و مشاهدە و ئازمایش و متعلقاتی ئەمان کارەکە و ئەبعادی قابل روئیەت و شەکلی قابل روئیەتی ببێ دیارە ئیتر قوەی بەسەر ناتوانێ لەسەری کار بکا وەک مەلایکە وەک جن و دەرنەتیجە ئەمە غەیبی مطلقە یانێ ڕەبتی بە زەمان و مەکانەوە نیە چ لە لای ئەو شتا بێ ئینسان چ دوور بێ لێ چ ئێستا کە شتەکە هێشتا مەترەح نەبووە بۆ ئەم فەردە چ لە ئایندا کە مەترەح ئەبێ مەسەڵەن ئەلئان مەلایکەیەک لێرا نییە ئەمە بەیانیەتە ئەم ماڵە هیچ فەرق ناکە لە هەر کام لەم حاڵەتانە ئینسان بەو شتە لە تەریقی بەسەرەوە نازانێت تەنها ڕێگەی ئەوەیە کە لە بەعضێک لە غەیبیاتەکە معلوماتی بەسەر بکات بە استدلال بۆ ئەوە نییە کە ئینسان بە وەسیلەی قوەی بەسەر کەسبی معلومات لەبارەیەوە بکە بازە شتێکیش هەن کە غەیبی نسبین یانێ مەکان و زەمان ئەبنە پەردە و حاجب لە بینی ئەوان و ئینسانە کە ئەگەر ئەو پەردەی مەکان و زەمانە لابرێن شتەکە حەزرەتی نوح و قەومی حەزرەتی نوح علیه الصلاة والسلام ئەمە قورآن ناوی ئەنێ غەیب لە حاڵێکا حەوادسێک و مەوجوداتێک کە لە وەختا بوون کە ئەم قەسەس و سەرگوزەشتە لەبارەی ئەوانەوەیە لە وەختا قوڵی بەسەر کاری پیانەوە بووە و لە عالەمی شەهادە بوون ئەمما چون زەمان گوزەراوە و ئەخباری متەواتری ئەو سەرگوزەشتە منقەتع بووە بە جۆرێک کە نەقلی متەواتری نەسڵ بە نەسڵ و فەرد دەستە بە دەسە و چین بە چین دەباریان و نەبوو ئەوانە پیان ئەوێژرێ غەیب نەک لەبەر ئەمە کە زیاتی شتەکان لە مەحدورەی کاری بەسەرانین بەڵکە لەبەر ئەمە ئەلان ئینسان دەستبەسی پێیان نیە کە سۆڵسی لی بەسەر کار لە ڕویانەوە بکە هەروایش بۆ ئاەندا مەسەڵەن ماتەدری نەفسم مادا تەکسی بۆ ئەنەم خۆ بەیانی لە وەختی ئێوارە ئیتر خۆی باش ئەزانێت کە چی کەس کردەوە ڕۆژ ئەمما ئمڕۆ کە هێشتا بەیانی نەهاتووە پەردەی زەمان وا لە بەینا نایڵێکە بزانێت چی ئەمە لە لە حاڵی زمانەوە گوزەشتە و ئایندە نسبەت بە ئینسان ئەبن بە غەیر وەک مەسەڵەن لە مەوردی ئەسراری بەینی ژن و شووا لە ئایەی سی و چواری سورەی نساء کەلمەی غەیر غەیب بەکار ئەبرێ کە ئەفەرموێ ژنانی شایستە ئەوانەن کە قانتات بن یەک وحافظات للغیب بن دوو یانێ ئەسرار و مەسایلێک وا وا لە بەینی خۆیان و شووەکانیانا کە قەرارە بۆ کەسانی تر پەنهان و فۆشی دەبن، ئەوان نگەهداریان ئەکەن و دەریان نابڕن لای کەسانی تر. دەی ئەمە بۆ ئەو دوو فەردە وا ئەو مەسایلە لە بەینیانا مەترەحە، هیچ غەیرێک نییە ئەمە بە نسبەتی کەسانێک تر حاجزی مەکان بووە بە سەبەبی بوونی ئەمانە بەڕێت جا ئەوەی کە غەیری مطلقە ئیتر هەرواکە ڕۆشنە کاری بە زەمان و مەکانەوە نییە و هەمێشە ئینسان لە تەریقی بەسەرەوە ناتوانێت دەرکیان بکا و غائبن لە بەسەری ئینسان مەگەر یا لە تەریقی سەمعەوە مەعلوماتێک لەبارەیانەوە دەرک بکا یا ئایاتێک بەسەری بکا بە ئیستدلال بۆ دەرکی جەوانبێک لەو شتانە ئەوانەی کە غەیبی نسبین ئەکرێت وەختێ کە مانع زەمانیەکە یا مانع مەکانیەکە بەرتەرەف بوو ئینسان پێیان بزانێ یەک لە تەریقێکی تریشەوە ئەکرێ ئینسان شبه علم بەوانە پەیا بکە بۆ یاڵین شبه علم چونکە ئایینە غەیرە ئیسلامیەکانە و مەسەلەی هیپنۆتیزمی ئیمڕۆ و شتانی تریش لەم قەبیلە و هەروا هەر شتێکی تریش کە لە ئایەندا لەم زەمینا پەیا بێت و ئینسان پێ بگا ئەوانە زاهرن علم بە غەیبیان تایە بەڵام مهمترین شت کە ئەبێ ملاحظەی بکرێت لەم زەمینە بە سوورەتی قەلی ئەوەیە کە هیچ کام لەمانە علم نین علم بە معنای یەقین بە معنای سەد دەرسەد زانینی ئەو شتە کارمان نییە بەوە کە یەکێک لەم ئەفرادە لەبەر ئەمەی کە ئەهلی تەبەیون نییە لەبەر ئەمەی کە دەقیق نییە لە مەسائلی خۆیە ئتمینانی قاتع بۆ شتی خۆیە پەیدا بکە ئەوە مەسلەیەک ئەمما واقعەتی شتەکە مەسلەیەکتر مەسەڵەن وەختێ فەردێک ئەکرێتە زەی بووە ئەچێت لە شارێکی تر خەبەرێک تەحویڵەدا یا لە ئایندە خەبەرێ تەحویڵەدا ئەوڵەن خودی ئەم فەردە ئەگەر یارۆ کە کردویەتە خەو پێی نێڵێ کە وەختێ هەڵسای ئەمان دەوا لە بیران یە لە بیریا بەس هیچی نەزانیوە سانیەن وەختێ قسە ئەکا بۆ ئەمەکەی تر خۆ ئەم شخصە ئتمینانی سەد دەرسەدی نیەتە ئەوە ڕاستەکە چونکە خۆیان معتەرفن بەمەکە اشتباهات لەم کارە ڕوئەدا و حتا احتمالی هەیە ئەفرادێک لەوانەکە یان کەنە خەو نەوعێک ئیرادەی خۆیان دەخاڵەتی بێ لەما و دەنەتیجە دەخ و تەسەڕف لە ئەو قسانە بکەن کە نەقلیەکەن بەس بۆ ئەوەی چکە گوێ ئەگرێت و قسەکان وەرئەگرێ خەبەرەکان سەد دەرسەد نین اطمینان بەخشی کامڵین و دەرنەتیجە گەر پێچی بڵێ وەختێ خۆشت خەبرت بۆ هەر لە بیرت بێ بۆ خۆشی هەروە بێت تەنها لە دوای ئەمە کە تەحقیق بکرێت لە مەوردی خەبەرەکە و دەرکەوێت کە ئەو گزارشە ڕاست بووە تەنها لەو وەختە سابت ئەبێت کە بەڵێ ئەم شتە ئاوا بووە لە وەختیشە کارکاری بەسەر تحقیقەکەیە کە ئەیگەێنێت کام خەبەرە سەر دەرسەد ڕاستە نەک فقط بەیانێک کە کابرای ئەخەڵکرا و کردوێتی وە هەروا ئەهلی تەریقەتیش هەر ئە ئە نەوعە نیروە ئەمما بە سورەتێک تر ئیستفادەیان کردووە کە ئەمەش کاری ڕۆح و ڕۆح بۆ خۆی عالمێکی زۆر وەسیعە کە ئەگەر ئینسان دەستی بە دەستگیرەی دینی خواوە نەبێت ڕەنە زۆر تووشی ئشتباهات بێ لەمە ئیتر شایع بووە کە بەڵێ لە تەرێقی مکاشەفەوە غەیب ئەزان بێت لە حاڵێکا ئەو شخصە ئەگەر باش بۆی شتی بکرایەوە لە وەختی خۆیان بۆی ڕۆشنەبووە کەنە یەقینی نییە قەت دەرسەت عەلمی بەو شتە نیە و بەڵکێ زەن و گومانێک جا ئینکاری ئەوە ناکرێت کە ئەفرادێک لە ئەهلی تەقوا سەفای ڕۆحیان بگەیەتە حەدێک کە گاهگاهێک شتێک بکەوێتە قەلبیانەوە بە سوورەتی ئلهام لەبارەی گوزەشتە یا لەبارەی ئایندە یا لەبارەی شتێکەوە کە لەو مەکانەوە ئەوانتیان دوورە بەڵام ئەم مەعەزێ هەمیشە ئەوە لە بیر نەچێتەوە کە ئەو شتەی واکەوێتە قەلبی ئاوا ئینسانێکەوە نمونەیک لە ئەفرادی عادی شا دەست ئەکەوێ مەسەڵەن ئینسان هەروە دانیشێ بیری خزمێکی بیری دۆستێکی ئەکاتەوە چی لە ناکە خزمەکە یا دۆستەکەی ئەتا بە ماوە یەت بۆلا یا کەسێک ئەچێ بەڕێ یەک دەفعات یەکێکی تر لە پشتی سەریەوە ئەڵێ خۆزگە فڵانە کەس لە کەمێ لە دوورەوە لای بکردایەوە دواوە پێ بزانیان چی لا ئەکات ئەمانە خاسراتێکن کە شاید بە سوورەتی هەروە منتەقلبوونی شعاعی نووری لە جێگەیەک بۆ جێگەیەکتر یا شتێک لەمانە ئاوا تەماسێک لە بینی ئەڕوا حازێ خاتراتێک لە حادسەیەک و یا لە فەردێک و ئەدا لە دڵی فەردێکی تر ئەمما لای خوا و لە شەریعەتا ئاوەها شتێک تەنها بە سوورەتی دڵخۆشکەر معتەبرن لە لای شەریعەتی خوا یانێ هەر ئەوەی فەردەکە دڵخۆش بکات کە ڕەنگە ئاوا شتێک بێت وا ئازانم کە ئاوا شتێک بێت حەقی نییە ئیتر ئەعتمادی پێ پەیا بکە یەک دوو هیچ ئەرزشی حکمی نییە یانێ مثلا ئەو ئلهامانە ئەو شتانێکە کەونە قەلبەوە هیچ حکمێک ئیجاد ناکەن مثلا شتێ واجب بێت شتێ حرام بێت شتێ مەکروف بێ یا غێری ئەمان فەقەت خاترێکە، خەیاڵێکە کە کەوتۆتە دڵیەوە، حەقی ئەوەیە کە هەر بۆ خۆی بیهێڵێتەوە و دەستی لێ نەدا، هەروا کە لە مەوردیخەوە حەدیس هەیە کە ناوی ناوە موبەشرە، روئیا موژدەدەرە، دڵخۆشکەرە، یانی ئینسان لە تەریقی خەوەوە گاه گاه روحی تەماس پەیا ئەکا لەگەڵ وەقایعێکا، لەگەڵ ئەفرادێکا، حەتا لەگەڵ ئەرواحی مردووانە و مەعلووماتێک دەریافت ئەکا، ئەمما ئەگەر ئەو معلوماتە بۆ ڕوحەکە لە عاالمی خۆیان قەتعین وەختێ تەحوێری ئینسانەکە ئەدرێت بۆ بەیانی خەبەری ئەبێتەوە بۆ ئەوی تر سوورەتی قەتعی بوونیان نیە بۆ ئەو وارە حەدی گومانە تەنها حەقی ئەوەیە کە دڵی پێخۆشکە بەڵامتی هیچ حکمێک لەسەر ئەوەدا نامەرزن کەوابوو لە لە حازی ئەرزششەوە ئیلهام و خەو شتانێک لەم قەبیلە فقط ئەرزشی دڵخۆشکردنیان هەیە بۆ ئینسانەکە ئەویش لە حدێکە کە نەگاتە جەزم و قەتعنان بە ئەو شتە فقط زەنێک پەیا بکە گومانێک پەیا بکە کە ڕەنە فلان شت ئاوە هاو ئەمەش بۆ جوابی ئەو ادعای کە مەترەح کراوە کە گوایە ئەهلی بە تایبەت تەسەوف لە تەریقی مکاشەفەوە چت ئەزانێت کە بزانرێت ئەوە زانین نییە و گومان بەم سوورەتە ڕۆشنە بێتەوە کە تەنها شتێک و ئینسان علمی تێ پەیاکە علم بە معنای واقعی سەد دە سەد زانینیش لە غەیب عبارەتە لە ڕسالاتی سەماوی کە لە تەریقی وەحیەوە تحویلی بەشەرە درێن فەرقێک کە پیاێ لە بینی ئەوانەی کە غیر دەریافتەکەن جاری ئەوە یانە پێوەمەران علیه مسلڵات وسلام لەگەڵ خەڵکی ترا واروا لە بینی هەر فەرد و فەردێک ترا لە ئەنازەی فەهمی ئەو ڕسالەتایەکە وەحی کرا هەر کەسێک بەپێی سەفا و خلوسی باتنێک کە هەیەی خطاب بە ئەوانەی کە ئیمانیان هێناوە فەرمێ ئەگەر تەقوای خواتان بێت خوا شتێکتان بۆ قەرارەدا کە بە وەسیلەی ئەوە لە بینی حەق و باتڵ و خێر و شەڕە فەرق بکەن و جیان کەنەوە دەیەک جایتر هەر میزان تەقوا لە ئینسانێکا بوو بە قەڵەوە ئینسان ئەتوانێت حەق لە باتڵ و خێر لە شەر جیا بکاتەوە لێیان تێکەچێت ئەو حیاتێک کە بۆ ئەوان ئیسپات کراوە ئیشتباه دەکەن لەگەڵ حیاتێکا کە بۆ ئەم ئینسانانە وا ئێستا لەسەر زەریا هەن زێنون بە یەکی ئەزانن و هەروە هاوارکردنەکەیان مستەلزمی ئەمەیە کە تەرەف عەدمی غەیب بزانێت کە بەیانمان کرد هەم حیات جۆر جۆرە و هەم ئەم مەسئلە لە چەند مەقتەع بەیان یەکەن یەک بەیانی معنای کلمەی شەفاعەت لە لغەتە دوو بەکاربردنی کلمەی شەفاعەت بۆ مەسائلێک لە بینی خەڵکە سێ نەفی کردنی شەفیع لە ڕابتە لەگەڵ مشرکیە بە سوورەتی نەفی مطلق چوار گەیاندنی ئەمە کە شەفاعەت من دون الله یعنی لە تەرەف غێری ئەوەوە منفیە و شەفاعەت گرتووە لە دەست خۆیە پێنج تەوزیحاتێکتر لە زمینەی ئەمە کە ئایا لە قیامەتە ئجازە لە تەرەفی خواوە بە کەسانێک ئەدرێت کە شەفاعەت بکەن تکایە بکەن بۆ کەسانێکتر یا نادرێ و هەروە مەسایلێک متعلق بەمان جارێ کەلیمەی شەفاعەت لە مادەی شەفعە کە شەفعیانێ ئەمە کە شتێک بدرێ بە پاڵ شتێکە و شەفاعەت یانێ درانی شتێک کەسێک بە پاڵ کەسێکی ترا بۆ تەئید و تەقوێ ئەو کەسە فەردێک لە زمینەیەەکە توانایی و تاقەتێک لازم بۆ ئەو زەمینەیە نییە دەست ئەپێچێ بە کەسێک ترا کە دارایی دارای ئەو توانای و تاقەتەیە خۆی ئەدا بە پاڵ ئەوە کە ئەو ئەبێتە مقەوی و مؤجد بۆ و بەوەسیدەی بوونی ئەو فەردە لەگەڵیا ئەگا بە هەدەفی خۆی بۆ نمونە لە ئایەی هەشتا و پێنجی سوورەی نساء کەلیمەی شەفاعەت بەکار براوە بۆ تعاون لە بینی ئەفرادی بەشەرە کە ئەفەرمێ هاوکاری کەسێکی تر بکا بچێ بە هاواریەوە و لە کاری خەیرا تەییدی بکا و پشتی بگرێ ئەویش بەشێک لە ئەجری ئەو کارەی بۆ ئەبێ چونکە کۆمەکی کەسێک تری کردووە بۆ کارێ خێر بووە بە سەبەبی تەحەققی ئەو کارە خێرە هەروە کە ئەنجامدەری ئەسلی کارە خێرەکە ئەجری ئەو کارەی بۆ ئەبێ ئەمیش کە کۆمەکی ئەوی کردووە نەسیبێکی بۆ و هەروە هەر کەسێک پشتیبانی کەسێ بکات لە زەمینەیەک خراپە بۆ ئەنجامدانی کارێ خراپ ئەمیش بەشێکی تەواوی هەیە لە پاداش و جەزای خراپی ئەو کار ئەوە چۆن عاملی کارەکە مجازاتی ئەکرێ لەسەر ارتکابی ئەو کارە ئەمیش کە کۆمێکی ئەوی کردووە بەشێکی هەیە ئەمە بۆ تەوزیحی مانای شەفاعەت کە وتمان لە لغەتا ئەوەیە کە کەسێک پشتی کەسێ بگرێت لە پاڵ کەسێکا بێ بۆ تەئید و تەقوێ جا ئەم شەفاعەتە لەو لە حازۆ کە ڕەتی هەیە بە عقیدەوە هەم لە دنیا مەترەحە هەم لە ئاخرەتە یانێ ئەوانەی کە شەفیع قەرارەدەن بۆ خۆیان ئەکرێ لە دنیا قەراری بن بۆ خۆیان و ئەکرێ لە قیامەتا قەراری بن بۆ خۆیان و ناوبردنی ئام کارەی بە شرک لە قورآە نازر بە دوو حاڵەتەکەی چ کەسێک لە دنیا شەفیع بۆ جۆرە قڕان تۆزیح لێدا بۆ خۆی قرار بە وەچ لە قیامەتا بۆ خۆی قرار بە هەردوو سوورەتەکەی قورآن محکومی کردەوە بە شرک دایناوە بە تەوزیحات و قیودێکەوە دو جۆرە کە لە مەعنای لغەوی کەلیمەکە بەیان کرا شەفاعەت وەختێک مەترەحە بێت کە ئینسان ڕووبەڕوو ببێت لەگەڵ نیرویەک بانتر لە خۆیە بۆ ڕزگارکردنی خۆی بۆ بەشداربوونی لە شتێک کە خۆی تەنها ناتوانێ کەسبی بکا یا بۆ نەجاتی لە شتێک کە خۆی تەنها ناتوانێت دەفعی بکە چێ کەسێکی تر نیرویەکی تر پیا بکە خۆی با بە پاڵ ئەوە بە تەئید و تەقویەی ئەو یا بە هەدەفی خۆی جا لەلایەک تریشەوە ئەزانین کە خوا جل جلاله بۆ ئیدارەی ئەم جەهانی هەستیە سنن و قوانینێکی حاکم کردووە کە تەواوی مەوجودات من جملە ئینسان بە تەواوی ئەفرادیەوە بە متەقی و فاجرەوە گشت مەشمولی ئەو سنن و قوانینە و بەعزێک لە مەوجودات بە ئاگر ئەسووتێن ئەوانەی کە قابلیەتی سووتانیان تیا هەیە لەو شەرایتاوە ئەمەڵی سووتاندن ئەنجام ئەگرێت ئەسووتێن ئێستا ئەو شتانە مەسەڵەن لە مەوردی سووتیان بە ئاگرە ئەگەر تبقی مەشیئەتی عامی خوا یعنی تبقی سنن و قوانینێ کە حاکمە لەم زەمینە ئینسان خۆی لە سووتیان بە ئاگر نەجاتدا نەجاتی بووە ئەگەر ناسووت یا ئەگەر لە شرایتێک خاصە مەشیئەتی خاص لە خاڵەتی کرد و کەسێکی ڕزگار کرد ئەمە خۆ باشە ئەگەر ناسووت کە ئەم سوورەتی چیانە سوورەتی مەشیئەتی خاص ڕێک هاتووە ئەتوانێ لە دەست ئەو نەتایجە دەرچێ لەبەر ئەمە کە پشتیبان و پەناهگارێکی هەیە ڕزگاریەکە ئەوە قائل بە شەفیان بۆ بۆ خۆی قائل بە پارتی بۆ بۆ خۆی مەسەڵەن سنەتی خوار لە مەوردی بەشەر و ئەقوامی مختلفی بەشەریا ئەمەیە کە هەر وەختێ قومێک لە ڕێی تەوحید منحرف بوو نەزیر و بەشیر هات و ئینزار و تەبشیر بەو جۆرەی کە شایستەی ئەنجامیدا ئەقامەی حجەت کرا بەسەر ئەو قەومە مەراحلێک کە ئەبێ بگوزەرێ گوزەرە قەتعەن ئەبێ ئەو قەومە هلاک ببن و لەبێن هەر فەردێک یا هەر قەومێک معتەقد بن خۆشەویسترین بەندەی خوایە باوجودی ئەمە خوا لەبەینمان نابا هیلاکمان ناکا ئەم عقیدە حقیقەتەکەی ئاوای ئەگەر ئینسان لێ بکۆڵێتەوە ئەمە یەکە ئاوا کەسانێک معتەقدن کە سنەنی خوا لەبەر خاتری فەردێک لە ئەفراد تعتی دەبێ ئەگۆڕێ یا متوقف دەبێت کە لە مەوازعی متعدد لە قورآانە ئەم عقیدە مەحکوم کراوە و ئاوها شتێک ڕەتکراوە هەروە لە مەوردی قیامەتە سنەت و قانونی خوا ئاوا بەیان کراوە لە قورآە کە کەسانێک وا ئیمان و ئەمەڵی ساڵحیان هەیە یا ئەگەر مرتەکبی سەیئات بوون تەوبەیان کردووە و نەیان خایاندووە تا وەختێک کە مەرگ بێتە پێشەوە و هیچ ڕێگەیەکیان نەمێنێ تر دەستکەن بە هاوار و لاوەکردن و تەوبەکردن بەڵکێ لە وەختی خۆیان تەوبەیان کردووە لە مەوردی بەعزێ لە گوناهانە وەلا گوناهانێکی وا مرتەکب بوون کە زۆر بچووکن کە ئەکرێت بەبێ تەوبەیەک گوزەشتیان لێ بکرێت ئەمانە تبقی قانونی خوا لە قیامەتە ئەچنە بەهشت و هەروە سنت وایە قانون وایە کە کەسانێک و مرتەکەبی کوفر و سەیئات بوون و هەر بەو حاڵەتەوە مردوون ئەمانە ئەچنە جەهنم ئەگەر کەسێک وا معتەقد بێ کە پشتیبانێکی هەیە لای خوا نازیاڕوە باوجودی ئەمە کە تبقی ئەو قانونە ئەم موستەحقی عەزابە ئەو پشتیوانەی پارتی بازی بۆ ئەکات و لە دەست عەزاب ڕزگاری ئەکا ئەمە مرتکبی انحرافێک گەورە لە عقیدا بووە ئەو شەفاعەتەی کە بۆ خۆی مقرڕ کردووە شتێکە کە قورئان لە چەند جێگا بە عیباراتی موختەلیف ڕەدی کردووەتەوە و ئاوا عەقیدەیەکی بە یەکێک لە سوورەتەکانی شرکی ئەکبەر داناوە کە بەشێکە لە شرک لە زەمینەی ئەمری تەسخیریە ئاوا کەوتمان لە ئەمری تەسخیریە یەک مورتەکب بوونی ئەمە بینشی ئینسان و عەقیدەی ئینسان تێک ئەدات و ئاسارێک سەیئی زۆر گەورە لەسەر ئەمە متەرەتب ئەبێ لە حەیاتی ئینسانە قورئان زۆر ئەهەمیەتی پێداوە ڕۆک بە سوورەتی یەکێک لە مەزاهری گەورەی شرک ئەم عەقیدە بە شەفاعەتێ مەترح کردووە و ڕەدی کردووەتەوە چ ئەوەی کە مەربوط بە دنیا بێت چ ئەوەی کە مەربوط بە قیامەت بێت ئەم بەرنامە ئەم کتابە نازڵە بێت کە تەقحی بینش و عقیدە بکە و لە شوێنەوە تەقحی ڕفتار و ئەخلاق و ژوانەوە بکە دەی ئەمە مستەلزمی ئەوەیە کە ئەم وەحیەوە نازڵ ئەبێ و